ئەوەتا نۆ بەرەی تەمەنە کەچی ساوای دڵ بە ئارەزوو ژیرەکەمەوە هەر دەم و بەسەر کێوی گوناحێکە هەڵەگەڕێ دەست دەکا بە شای لۆغان وەک داندیەک هەر جارە و بە شێوەیە خۆیە نوێنێ گاهناگاهێک قاچم لە تەڵەیەک و گیرە بێ ئیدی چەشنی سۆفیە دەکەومە حاڵی حەلوەلا خەریکە مەلەکوت ئەڕمێنم بەسەر خۆما بەخۆمەڵێم بەخۆمەڵێم ئەی فریاد ڕاز چاو لێ چپیرێکم هەنێ کاتیش هەنێ کاتیش دەبمە میوانی یەڵدایەک پێکەنین ئیتر هەر بۆ خۆشکردنی مەزاقم دوو نزا و چەند قەترێک فرمێسکەڕژم تۆ بمبەخشە! تۆ بمبەخشە! کە ڕۆحی تۆم ئاغوشتەی ناسوود کردووە، تۆ بمبەخشە! چەشنی کاڵایەکی شڕۆڵ بەسەر تەنافی ڕۆژگارەوە دەشنێمەوە، ببەخشە! تێناگەم! تێناگەم! ئەوەش نەڤای کام دوورگەی دنیاپەرستییە پەرژینی بە دەوری سەحومدا گێڕاوە؟